بە تایبەت خەڵکانێک بۆ مەبەست و مەرامی خۆیان و بۆ دژایەتی کردنی ئیسلام پەنا دەبەنە بەر وشەی ئافرەت و مافی ئافرەت و زوڵمی ئافرەت و ستەمی ئافرەت بۆیە پێم باش بوو نەک بە وتارێک بەڵکو بە زنجیرە وتارێک کە دەمێک بوو لە خەیاڵمدا بوو ئەو بابەتە بۆ میلەتی خۆمان بۆ ڕۆڵەکانی خۆمان ڕوون بکەینەوە کە بزانین ئافرەت لە ئیسلامجا چۆن تەماشا کراوە ئایا کەوترا ئافرەت، مافی ئافرەت، هەر یەکسەر کچێکی گەنجت بێتەوە خەیاڵ؟ ئەی دایک ئافرەت نییە؟ هەر کەوترا مافی ئافرەت یعنی کارکردن و پارە پەیداکردنی ئافرەت، ئەی ئافرەت بەخێوکردنی لەسەر پیاو واجب نییە؟ کەوترا مافی ئافرەت یعنی داکۆکیەکە ئەوە بێ ئافرەت بەس لێی نەدرێ و تێی هەڵنەدرێ و داغ نەکرێ و دەرنەکرێ ئافرەت یعنی کزۆڵی و کڵۆڵی و بەدبەختی و مەزڵومی نەخێر لە ئیسلامدا نوانیە لە ئیسلامدا کەوترا ئافرەت یعنی دوو شت ڕێز لەگەڵ خۆشەویستی ئەگەر ژنی ماڵ بوو ئافرەت جمعی ڕابردوو هەندێ فەقەرەی شەریعەتی ئیسلامیم باس کرد هەتا دەق عەرەبیەکانم خوێندەوە وشە و بە وشە کردمەوە بە کوردی کە ئافرەت ئەگەر بوو بە خاوەنی هاوسەر و بوو بە ژنی ماڵ چەند حرمەتدارە لە ئیسلامدا شەریعەتی ئیسلام ئەوەندەی ڕێز پێداوە تەنانەت هەندێ لە مسلمانانی ئێمە کە سەرەتا ئەو شتیان بیست بەلایانەوە غەریب بوو تێمان وەسەمە چەند ساڵە شتی وامان نەبیستۆ چۆن ژن دەبێ ئەو هەموو مافەی پێ بدرێ حتا خەڵکی مسلمان جاری وایە قبوڵی نییە پیاوەکە خۆی قبوڵی نییە کە ئیسلام ئەو هەموو مافەی داوە بە ژن ئەهلی مزگەوتەکە جاری وایە پێ قبوڵ نیە چ جای دەرەوە یعنی ئەوەندە مەبەستمەوەی ئیسلام ڕێزی ژنی ماڵی گرتووە بۆیە ئەوم پێشخست باسی دایکم دواخست کە ئەمە عرضم کردن جمعە ڕابردوو زنجیرە باسێکە ئێمە نابێت پەلە بکەین لە بابەتەکاندا چونکە هەر شتە شتی دواتری بەدوادا دێ بەم زنجیرە باسە ئەمجا تێدەگەی لە وشەی ئافرەت و مافی ئافرەت بۆیە باسی ژنی ماڵم کرد ئەگەر پێشتر باسی دایکم بکردایە ڕەم بێ زۆر خەڵک ژنەکەی خۆی لە ماڵە دەرکردایە بەڵام بۆیە باسی مافی ئافرەتم کرد وەکو ژنی ماڵەوە ئەم جمعە ئینشاءاللە دەچمە سەر باسی دایک بۆ ئەوەی تۆی مسلمان تەرازویەک ڕاگری مافی هەمویان بدە مافی ژنەکەت بدە کە خێزانتە مافی دایکەکەت بدە هیچیان بە قوربانی هیچیان مەکە چونکە شەرع مافی هەردووکیانی بە تەرازوویەکی عەدالەت داناوە ئیسلام زیادەڕەوی و کەمڕەوی تێدا نییە تەرازوویەکی خواییە مافی هەموو کەس دەدا لە شوێنی گونجاوی خۆیدا خوای گەورە خۆی وەسیەتمان بۆ دەکەوە دەفەرمێ وەوەسەینە الئینسانە بیوالیدەیه ئیحسانا وەسیەتم بۆ کردوون کەوا چاک بن لەگەڵ دایک و باوکتاندا بەڵام سبحان الله قورئان دێتە سەر باسی دایک باسی باوک تێدەپەڕێنێ یەکسەر دەفەرمێ حەمەلەته ئومه وهنا على وهن وفصاله في عامين لە سوڕەتی لوقمان ئاەتی چواردەدا دەفەرمێ ئافرەت دایک مناڵەکەی هەڵگرتووە دایکت هەڵی گرتووی بە ئازار و بە چەرمی سگ بۆ ماوەی نۆ مانگ یان کەمتر و زیاتر ئازار لەسەر ئازار وهنا على وهن هەر لە دڵ تێکهەڵاتنەوە حتا ژانی لەدایک بوون ڕۆژگار ئازاری چێشتۆ بەدایکت بەهۆی بوونی تۆوە ووەضعته کرها زۆر بە ناڕەحەتیش تۆی دانا ئەو ژانە حتا پێوەری پزیشکی ناتوانێت بڵێ ئازاری چەندە بەڵام سبحان الله ئەو خۆشەویستیە دایک کە ئەو مەلۆتکەی لێ دەبێتەوە هەموو ئازارەکانی لەبیر دەچێتەوە ئەی ناوانە بۆیا تەحەمولی نەدەکرد خوا باسی دایکی کردووە باسی ئەو ئازار و هەڵگرتنەی کردووە یان دەفەرمێ حملته أمه كرها ووضعته كرها لە سورەتی احقاف آیەتی 15 دا دووبارەی دەکاتەوە جارشکە دایکتان هەڵی گرتوون بە ئازار و بە ئازاریش دایناون ئەی دەوری باوک ئیسلام دەوری باوکیشی ئیهمال نەکردووە دەفەرمێ وەقڕ ڕەبی ڕحەمهما کەما ڕەبەیانی سەغیرا مناڵ داوا دەکا و لە خوا دەپاڕێتەوە ڕۆڵەی ساڵح یا ڕەبی خوا ڕەحم بە دایک و باوکم بکەی ئەها ڕەبی ڕحەمهما هەردووکیان کەما ڕەبەیانی سەغیرا وەکو ئەوان لە مناڵیا پەروەردەی منیان کرد بە هەردووکیان ئەها هەردووشیانی باس کردووە ئیسلام بە یەک وشە هەموو تەرازۆکان ڕاز دەکاتەوە کەما ڕەبەیانی وەکو بە هەردووچیان بە دایکیشم و بە باوکیشم منیان پەروەردە و پێگەیاند و تێگەیاند و بە خێویان کردم ئەی بۆچی باسی دایکی بەجیا کردەوە ئیمامی قورتوبی لە تەفسیرەکە هەزار ڕەحمەتی خوای لێ بە لە مجلدی پێنجدا لە لاپەڕەی 1960 دا دەفەرمێ دایک سێ شتی بە ئەولاد بەخشیوە کە باوک دەوری تێدا نەبووە هەڵگرتنی بە چەرمی سک بۆیە دەڵێت لە مەدانی قازیدا ژن و پیاوێک مەحکەمەیان بوو لەسەر مناڵێک ژنەکە زۆر لێزانانە قسەی کردوتی جەنابی قازی ئەو بە شەهوەتەوە ئەو منیەیدانا بەڵام من بە ناڕەحەتیەوە دامنا ئەو لە پشتیا هیچ ئازاری پێوە هەڵنەدەهێشت، دڵۆپە ئاوێک بوو، بەڵام من نۆ مانگ بە چل میسک هەڵمگرت، کامیان موستەحەقترین؟ قازی وتی، بە شەرعی خوا مناڵ هی دایکە نەک هی باوک، کە لە کوردەواریدا پێچەوانە بۆتەوە بە پێی تێنەگەیشتنمان لە شەریعەی ئیسلامی بەداخەوە یەکەم هەڵگرتنی حەملەکە دووەم مناڵ بوونەکە سێیەم شیر پێدانەکە کە باوک هیچ لەمانەی پێ ناکرێ و دەوری تێدا نییە بۆیە حەدیسەکەی پێغەمبەر صلی الله علیه وسلم کاتێک کە کابرا لێی پرسی چێ لە هەموو کەس زیاتر حەقی لەسەرمە خۆشەویست صلی الله علیه وسلم فەرمووی دایکت فەرمووی دوای دایکم فەرمووی دایکت فەرمووی دوای دایکم فەرمووی هەر دایکت فەرمووی دوای دایکمەی پێغمبەری خوا تێگەیشتم فەرمووی ئەمجا باوکت واتە سێ خاڵی دیاری کرد ها فەرمودەکان چەند جوانە وەک خۆی تێی بگەی بۆیە سێ جار مافی زیاترە چونکە ئەم سێ کارە هەڵگرتن و دانان و شیردان بەس بە دایک دەکرێت و دەوری باوکی تێدا نییە بەڵام باوکیش ڕێزی تایبەتی خۆی هەیە بەڵام پرسیارێک دەکرێت ئایا وشەی پیاوسالاری یان وشەی باوک سالاری کوا لە کوێ ئیسلامدا هەیە من زۆر جار لە تەلەڤیزیۆنەکان لە ڕۆژنامەکان دەبیستم دەخوێنمەوە ئیسلام دینی پیاو سالیاریە ئیسلام دینی باوک سالاریە وەرە قورآن بخوێنەوە بزانە دینی دایک سالاریە یان باوک سالاری زۆر جیرە ڕاستەکە باسی ئافرەتە خوا دەفەرموێ من بە تاک و تەنها بناسە دوای ئەوە ئاگەر لە دایکت بێت دوای ئەوە ئاگەر لە دایکت بێت هەر کەسێکی بۆستێتی خوا جێبەجێکا سەرفراز دەبێت خاڵی دووەم کەفارەتی گوناهە ئەو هەموو گوناهانەی کە شان ئێمەیان چۆن قرسکرەوە لە ژێریان چەویوینەوە گوناه بۆ نییە ئەنا زۆربەمان لەبەر گوناهباری نەمان دەگەڕیتینە ناو خەڵکەوە ئەڵا چەند زەین بەڕێزە ئەگەر پوورت بەهۆی سیلەی ڕەحمی دایکەوە خزمەتی وا واجب بێ خوا لە گوناهی گەورەت خۆش بێ ئەگەر خۆ لە خزمەت دایکی خۆتا بێ خوا چۆن گوناهان لێ هەڵوەرێنێ عطای بن یسار لەتەوێ لە خزمەت ئامۆزاکەی پێغەمبەر حەسەن شارەزاترین کەس بە علمی قورآن و تەفسیری قورآن عەبدوڵای کوڕی عەباس دابوو عەبدوڵای کوڕی حەزرەتی عەباس ناوی پێغەمبەر حەسەن پیاوێک هاتە خزمەتی مەیلە و تەمەنی چووبووە پێشەوە، لە سەرووی چلەکانەوە بوو، وتی، قوربان ماوەیەکی زۆر لە گوناه و تاوانا دەتنێمەوە. سەیری ئاوێنەم کرد و مووچە لوڕیشم و سکەکانی دەرکەوتن، دونیا زۆری ڕێ و کەمیشی ماوە، ئەمەوێ بە ڕووی سوورەوە بچمە خاکی خوا و خوا ڕەحمم پێ بکا، بەڵام وەڵڵاهی لەناو هەموو گوناهەکاندا گوناهێک دەمتنێنێتەوە، زەحمەتە خوا لەسەر ئەوە لێم خۆش بێ. هاتوو تۆ جەنابت لە پێغەمبەری خوا زۆر نزیک بووی زۆر لە قورئان بە شایەدی پێغەمبەر صلی اللە علیە وسلم شارەزاترینی هەموو ئەصحابێت عەرزت دەکەم و بزانم دەرگای تۆڵەم لەسەر هەیە و خوا لێم خۆش دەوێت ئەوی گوناهەکە چییە ئەوا گەورەیە فەرموو گوناهەکەم هەرچەند فەرموو باسی مەکە فەرموو خۆتان ئافە ئەگەر باسی نەکەم ڕەم بێت تۆ نەزانی من چیم کردووە ناچاری کرد بۆی باس کرد وتی لە دەشت و سەحرادا دەژیاین لە بیابانا بووین وەکو ئەو خیاڵ شینانی عەرەبی بیابان دراوسێی ماڵێ بوو کە وەک ماڵداری و پشتڕەوانییەوە حەزم لە کچی دراوسێکەمان کرد کە وا هاونشینمان بوون و هاوماڵمان بوون ئەوان لە تەیبی و تایەفە هێشکە بیابان بە یەکەوە کۆی کردبووینەوە بە دووی مەڵماڵەدا زۆر دڵم پێوەی بوو چوومە خوازبێنی کچەکە ڕەفزی کردم و شووی پێ نەکردم دوای ئەوە ماوەیەکی تر کوڕێک لە قەبیلەیەکی تر هاتە خوازبێنی کچەکەم ڕەزامەندی لەسەر نیشاندا کە شوو بۆ کوڕە بکا ژیانی هاوسەری حەڵاڵی لەگەڵ پێکەوە بنێن غیرەیەک گرتمی و جەهالەت و جوڵاوتم ناوێ ئەو کچە لە دایمن وەکەس بێ لە شەوێکی تاریکا کە کچەکە هاتە دەرەوە پارچە پارچە کرد و ڕۆحم لە بەدڵی هەڵاتم و ڕۆیشتم ئێستا نازانم ئەو ماڵە لە کوێن گەیشتوونە کوێ چکاران نازانم چون دەمی خۆم بە کێ ئازاکەم و بە کێ بڵێم تۆڵم لێبکەوە بەس بینی خۆم و خوا ماوە تۆ بڵێ خوا لەم گوناهەم خۆش بێ کە ئەو کچەم بە ناحەق و ناڕەوا لە بەین بەرد سبحان اللە ئەوەندە بەرەکەت لە خزمەتکردنی دایک خاڵی سێیەم هەر کەسێک لە خزمەتی دایکیدا بە بەدڵسۆزی و بە ئیخلاسی خوا ڕێزداری دەکات خوا کەرامەتی پێ دەبەخشێت ئەسحابەکان لە خزمەت پێغەمبەرا صلی الله علیه وسلم عەزیان کرد جا پێغەمبەری خوا هەیە دوای سەحابە هەیە هەر کەسێک پێغەمبەری بینی بێ و ئیمانی پێ هێنا لە سەحابیە ئەوەی کە پێغەمبەری بە چاوی سەر نەبینیوە و دەستی زیارەت نەکردەوە بە خزمەتی نەگەیشتەوە بە خزمەت ئەسحابەیە گەیشتەوە ئەوان تابعین عومەر فاطەمیی لە ناو شوێنکەوتووانی ئێمەدا، لەو کەسانەی کە بە خزمەت ئەسحابی ئەم ڕەزەلەن دەبن و چاوی بە من ناکەوێ، پیاوێکە ئێستا لە ژیاندایە، کوڕێکی گەنجە ناوی ئوەیسی قەرەنییە. سبحان اللە. وله والدە هو بها بر، دایکێکی پیری هەیە، بەڵام مەردانە خزمەتی دایکی دەکا. چاکترین ئەولادە بۆ چاکترین دایک. لو اقسم علی اللە لابره ئەوەندە خوا خۆشی دەوێت سوێند بۆ خوا بڵێ خوا دەبێت ئەو ئیشەم بۆ پێ قەبەتری ناکات وەکانە بیهی بەیاڵن فەرمووی پارچەیەک سپیایی لە پشتایەتی بەڵەکی هەموو لەشی گولی و بەڵەکی لای خۆشی بوو کە لە جیپانە چارەسەرینەکە ئەم سەردەمەش خوا دوعای کردی خوایە چاکم کەیەوە خوا دەست ڕۆژی شیفای دا تەنها وەکو ئاسەوارێک بەقەدەر درهەمێک پەنجا پیسێکی قەدیم لە پشتیا شوێنەکە ماوە تا ئەگەر بینیتان بیناسنەوە بەو نیشانەی بیناسنەوە کەبووی من نابین و من ئەو نابینم ئەوە معجزەی پیامبەر صلی الله علیه و سلم لە ژیانا بەڵام زمان نامبینێ و خوا وعدی کرداوم کە نەمبینێ سبحان اللە حەزرەتی جان فەسەم وەفاتی کرد وەیس دیار نییە ئەبو بەکر وەفاتی کرد دیار لە زەمانی حەزرەتی عومەر بوو هەموو فەسڵێکی حەج حەزرەتی عومەر لە خەڵکی یەمەنی لە پرسیدێ فەرموو پیاوێکتان لە ناودا نییە ناوی وەیس بێ ناوی وەیس بێ دەفەرمێت جارێکیان وتیان بەرەوەڵا کابراێکمان لەگەڵ ئەوەدا ئەو وەیسە کە چوو بینی فەرموو دەتوانێت پشت خەڵکەی من خەلیفەیەکی موسڵمانانم، ئەمیری ئیماندارانم، پشتی هەڵ گرت، سبحانەڵڵا بە قەدەر درهەمەکە شوێنە سپییەکەی پێوە دیار بوو، ماچی کرد و دەستی لە من کرد و زۆر گریا، فەرمووی سبحانەڵڵا پێغەمبەری خوا خەبەری دای نێ کە تۆ دێیت، فەرمووی فەمڕووه بە دوودا بگەڕێن، وا من بە دووی خۆیان گەڕام، خوا دوعای خێرم بۆ بکە خوا لێم خۆش بێت. کێوە لەوەی حەزرەتی عومەر کە لەسەر زمانی ئەو چەند ئایەتی قورئان هاتووە داوا لەو وەیسە ئەڵقەرەینە دەکات، توخوا بۆم لە خەوە بەڕێکە خوا لێم خۆش بێت. ئاه لەو خۆشەویستیە لەو ڕێزە فەرمووی دەوەڵڵای منیش مژدەت پێ بدەم خوا لە عەرشی عەزیمەوە پێغەمبەرەکەی ئاگادار کرد کە تۆ دایکێکت هەیە و باشترین خزمەتکاری دایکتی وله والدة هو بها بر فەرمووی وەڵڵاهی تۆ سوێند خۆی خوا بەخسەت دەکات ئەو هەڵەستیە چییە فەرمووی پێغەمبەری هەڵۆی باس کردوون دیارە وەڵڵاهی من تووشی گولی و بەڵەکی بووم خەڵک بێزیان لێ دەکەمەوە. یەک جار دەستدرێژم کرد و وتم، خوایە لەم سەردەرماوە ناژمم حەتتا شیفام نەدەی، کە سەلامم دایەوە خوا شیفای دابوو، کە لە هەموو دنیادا چارەسەری نییە. بە من تەنها ئەو هەڵەیە ماوەتەوە بۆی تۆ ئەی عومەر من ناسییەوە یان بۆ خۆم کە لە ئاوێنەیا سەیرم کرد شوکرانەی خوا جارێشکە بکەمەوە یان سوپاسی خوا بکەم. دەفەرمێ، حەزرەتی عومەر فەرمووی، چت پێویستە لە خزمەت کاری؟ دەت کەم بە ئەمیری دوو سەرکردە فەرمووی، خوا وازم لێ بێنە. هەتا حەزرەتی عومەر سەڵاح بن فیروەز ئەلقەرەنی لێ بزر بوو. جارانیش کە حەزرەتی عومەر هەر بە شوێنی ئاوی ئەڵا، لە خەڵکی یەمەنی پرسی، وەیس دەناسن؟ کابرایە بە پێکەنینەوە وتی، قوربان شێتەڵووکەیە کەی ئەمە جەنابت زۆری لێ دەپرسی؟ پیاوێکی شێتەڵووکە هەیە مناڵیشی گاڵتەی پێ دەکەن. پیرێژنێکی دایکی بوو ئەویش نەماوە ئێستا. ئەمە ئەمە ئەمە بەڵگەیە هەر کەسێک لە خزمەت دایکی دا بێت وەم خۆشیەتەوە بێ لە خەڵک حەز نەکا خەڵک مەترس پەنا بکەن و دەست و قاچی ماچ کەن و پێیا حەز بڵێن بەڕاستی دەبێتە خۆشەویستی خوا لە زەمەنی حەزەتی عومەرەوە دێنە دواوە هەزار و چوار سەد ساڵ بژمێرە هەزار و چوار سەد و هەشتی کۆچی بوو هەزار و چوار سەد و هەشت ساڵ بەسەر هیجرەتی پێغەمبەرا سەڵ سەلەم لە مەکە و مەدینە تێپەڕی بوو شانزەی سێی هەزار و نۆ سەد و هەشتا و هەشت بوو، شوێنی ئەم سەرزەویە وڵاتێک کە پێی دەوترێ کوردستان، شارۆچکەیەکی حدود پێی دەوترێ هەڵەبجە. ڕووداوێک ڕووبارە دووبارە دەبێتەوە، نێوبەری سەرقەڕەنی جارێش کە هەمان تەمسیل لە کوردستاندا دووبارە دەبێتەوە. ئەزانم چۆن؟ وەختێکە شانزەی سێ و سەرلە بەیانییە و خەریکە فڕۆکەکانی ڕژێم دەسووڕێنەوە و هەندێک بۆمباران دەکەن. پێش سەعاتی یانزە و نیوە بیست و سێ ساڵ و دوو ڕۆژ و یەک سەعات لەمەوبەر مەترسی تەواوی شاری هەڵەبجە و دەوروبەری داگرتووە ئەوەی کە دەستڕۆیشتە و سیارەی هەیە سواری سیارە دەبێ و ماڵ و منداڵی ڕزگار دەکات لەگەڵ ئەشکەوتەکان و شاخەکان و کلیلەکان ماڵێک لەو نزیکانە بە ناوی مامۆستا عەبدولکەریم، مامۆستای خوێندنگای سالمی سەرەتایی، مامۆستای سەرەتایی لە لە خوێندنگای سالم، ناوی مامۆستا عەبدولکەریم دەبێ. خزمەکان و دراوسێکان دەچن بە شوێنی دا دەڵێن مامۆستا هەستە با بڕۆین. هەستە با خێرا خۆمان ڕزگار کەین، وا هەر خەڵک ئەوەی سارێ دەست کەوێ دەڕوا، هەستە تۆش خێرا لەگەڵمانە با بڕۆین و دوور کەوینەوە. مەترسییەکی گەورە لە ئارادایە. ئەڵێم دایکی شت بە سارەکە بار دەکەی ئاخر ئەفەرمێت دایکم ئێستا سیحەتی تەواو نیەو نەخۆشە ئەم بارە من سەرمایەی مانگی سێ ژنەیدا دەترسم سیحەتی خراپتر بێ بەو خوا لەو ژنەی خۆی نایجوڵێن دایک گوێ لەم گفتوگۆیەوە تێدەگا و داوا دەکا کوڕم گەردنت خۆش و ئازادە بە هۆی نەوباتیانە چون بڕۆن ئیشاڵا هیچیش نەگۆ سەلامەتی نیە و وەلام خوارد نەکەم بە دەمەوە کەن و ئیشاڵا ڕۆژێکە تەواو دەبێ و دێنەوە بەس توخوا بڕۆ بڕۆن ئەفەرمێت دایە گیان قەسەم بە خوا ڕوحی تۆ لە کوێ دەچێ منیش لەوێ دەڕۆم بە جێی ناهێڵێ بەڵام داوا دەکات لە خێزانەکەی کە تازە هێناوێتی و ئافرەتێکی گەنجە مناڵێکیان بۆ کۆرپەیەکی کچی دوومانگونیوە ئەڵێ بە خێزانەکەی قەی نا ئەمن لە خزمەت دایکما دەمێنەوە بەڵام تۆ لەبەر خاتری ئەم کوڕە پەسخاوا دوو مانگ و نیوە کچە لەگەڵ ئەم خزمانە بۆ شار بەجێ بێڵە ئافرەتی ساڵحەش هەزار ڕەحمەتی لێوێ دەکەنە وەڵڵا قاچی تۆ دەکوێ لە سەری من لەوێ دەبێت من چۆن دەبێت تۆ ماڵ بەجێ بێڵم چۆن لە تۆ دوور دەکەمەوە چۆن خەسومان بەجێ بێڵی حیامان دەچێ خوا ڕسوامان دەکات بۆیە بەماڵاوایی دەکردن و مەمنونیەوە خزمەکانیان بەڕێ دەکەن سبحان اللە ئەو کەراماتەی کە خوا بە وەیسی بەخشی تەپەڵەکی و گولی لە عالەمە چارەسەری نیە خوا شیفای بۆ دا بە یەک دوعا ئەو خەڵاتەشی بەو ماڵە بەخشی کەراماتی ئەولیا زیندوو بۆوە لەو ماڵەدا ئەویش ئەوەیە دوای چوار ڕۆژ دوای چوار ڕۆژ کاتێک کەوا کەس و کار دەگەڕێنەوە و هێزە کوردیەکان و ئێرانەکان دێن و بەسەر جەنازەکاندا دەگەڕێن ئەسوسی یەکەم مامۆستا و دایشی خێزانی وەفاتیان کردووە بەڵام سبحان اللە مناڵەکە ئەو کچە دوومان بوونیوە وا دەمی بە مەمکی دایکێک و دەمکی دایکی دەمژێ مناڵە هەرچی عەلی دەوێتی مەمکێک شیرێکی پاک و خاوێ وەکو کانێک لێ دێتە دەرەوە جەستەیە چوار ڕۆژە مردووە بەڵام مەمک وەک کانێک شیری بێ هەڵتەقڵە مناڵ لێ بژێ وەلای دیگە دەگەرێ سبحان اللە مناڵە هەڵەگرنەوە دەیبەن ئەو مناڵە کچێکە ناوی زمزمە خوێندنی مەحەلی تەواو کردووە لە دەربەندیخان شووی کردووە ئێستا لە ژیاندا و ژیانی هاوسەریشی پێکهێناوە چوار ڕۆژ لەناو ئەو هەموو کیمیاوێدا مەمکی کیمیاوی هەڵمژین و کە لە هەموو کەس قەدەغە دەکرێت بەو گۆشیە گۆشکراوە ماوەی چوار ڕۆژ سبحان اللە هەرچی نەخۆشی لێ لە لاشەیدا نەزیاد لە هەموو خەڵکی هەڵەبجە نە چاوی نە سنگی نە سینەی نە هەناسەی هەرچی عەیب لێ نیەتی ئەمەی ئێستا دەبێت بە هەموو موسڵمان بێت و حەق وایە، حەق وایە بەڕاستی شانزدەی سێر بکرێتە ڕۆژی شەهیدانی کوردستان کە پێنج هەزار کەس لە ماوەی چەند چرکەیەکا گیانیان لەدەستدا، بکرێتە نموونەی وەفای ڕۆڵەی کورد بۆ دایکی کە ڕوحی خۆی خۆزگە بووکەکانیش ئاوا چاویان لێبکردایە لە پێناوی خەسوویدا هاوسەرەکەی بەجێنەهێشت و لەژێر قاچەوە ئاوەکەی دەرچوو. مناڵەکەی خۆشتر نەویست دەنێرتە لیرە خەسوەکەی کە جگە لە هەموو شتە شیرینترە بەڵام بەداخەوە بەداخەوە شانزەی سێ بە بێناز دیاری دەکرێتەوە وەکو ڕۆژی شەشی کانوونی سوپای عێراقیش کە ئەو جەیشە داڕاڕی تیادا مەزراوە کرا بە پشوو شانزەی سێ نەکرا بە پشوو لە هەرێمی کوردستانی حکوومەتی کوردیدا بەداخەوە مستێکم بینی لە ساش دامە ئەوانەی حکومەتەکەمان بەناوی هەڵەبجەوە لەو خارجە سواڵ دەکەن و پارە کۆدەکەنەوە لە گەورەترین قومارخانەی لەندەن ناوە خەریکی قومارکردن و مێزی عەرەبتان ڕەوەندەتەوە بەناوی خەڵکی هەڵەبجەوە پارە کۆکەیەوە بۆ فەقیر و ئەشغال و نەخۆش کەچی قوماری ئەکەن پێوی مێزی عەرەبت پێ بڕازێنەوە. یاڕەبی خوایە لەم کاتەدا باسەکەم بۆ دایکە نەهاتووە داوا دەکەم هەر کەسێک لەم زروفەدا بەناوی هەڵەبجەوە بەناوی کوردەوە ئێمە بەندەناز نین ئێمە ئینسانێکی مصافی عابدی مزگەوتەکان و خانەکانی تۆی سبحان اللە شێخ خالید جوندی مامۆستای جامیعەی ئەزهەرە و دوازگا لە یەکەکان ڕاز و زارەکان بە دەر دەکەوێت دیارە کە هەرچی کەس دەیبینێ خۆشی دەوێت لە کاتێکا لە لوبنان و لە مقابلەیەکی فەزاییدا لێیان پرسی مامۆستا دکتۆر تۆ هەرچی خەڵکێک دەیبینێ خۆشی دەوێت هەر لە خۆیەوە تخوا حیکمەتی ئەمە چییە؟ فەرمووی بەخوا من هیچم نییە وەڵاهی نازانم تر هیچ ئەوە بنازم بەڵام وەڵاهی کاتێ تەلەبە بووم لە جامیعەی ئەستەر دایکم هەبوو باوکم وەفاتی کرد و خێزان و مناڵم نەبوو لە خزمەت دایکما بووم دایکم زۆر نەخۆش بوو لەسەر قەڵەوێرەکەی بوو پێم و داریژە شەوانە کە هەستای ئامان نەڕۆی بۆ سەر ئاو و حەمام و ئەوارە پێم بڵێ هەستم لە خزمەتدا شەوێکیان هەستام دایکم لە قەڵەوێرەکە هەستا بوو دەستی بە دیوارەکە بوو بەڵام قاچەکانی نەیەتوانی بجووڵێ دەفەرمێت لەو نیوەشەوە تاریکەدا لای دوکانم دەستی بەرز کردەوە فەرمووی یاڕەبی خوایە من هیچم بۆ ئەم ئەولادەم پێ ناکرێ بەڵام یاڕەبی خوایە لە دڵی هەموو کەسێکا خۆشەویستی کەی فەرموو وەڵڵاهی لەیالی چووم تەلەبە هەبوو لە مەکتەب شەڕی پێ دەفرۆشتم خۆشی لێویستم مامۆستا هەبوو ڕقی لێم بوو وەکو کوڕی خۆی سەیری دەکردم لەو ساتەوە هەر کەس کە دەمبینێ لە خۆ خۆشی دەوە چ بەرەکەتێک لەوە گەورەترە بەبێ پوور و پار و چاکەکردن لەگەڵ خەڵکا بە دوعایەکی دایک ببی بە خۆشەویستی ناو خەڵک بەڵێ خۆشەویستان ئەگەر ئێمە موسڵمان بین ئەبێت چاو لە سەتەکی ساڵەکی ئەم ئومەتە بکەین خزمەتی داوی بەرەکەتی گەنجەوی لە شەو نوێش خێرترە لە شەو نوێش سعیدی کوڕی عابد دەفەرمێت لە خزمەتی ابن منتیری ئازدانای گەورەی ئیسلامدا بووم ئەفەرمێت لەو کاتەدا کە لە خزمەتیدا بووم پارەی زۆر وڵامی سواری کەسرایی ئەمڕۆ دەکا، خانوو و کۆشکی ڕازاوە خراپ دەکری کە من بە خوا نایکەم وتی سجنی کە وتی بێ منەتم لەسەر ئەوەی خەڵک شەڕ لەسەر پلە و پا دەکا ئەو زەمەنە خەڵک لەبەری ڕای دەکرد وەکو وەیسی قەڕەوی مام ئەبو حەنیفە خەڵک ڕای دەکرد بۆیە خەڵک بەختەوەر بوو ئێستا خەڵک هەموو لە لەو پلە و پایەدا ڕا دەکا بۆیە میللەت قوڕی بەسەر کراوە هەموو لەسەر کورسیەکەی خۆی شەڕ دەکا بۆیە قوڕ بەسەر میللەتی هەژاران کراوە ئەبو حەنیفە قبوڵی نەکرد، هەموو ماڵی دنیای دەرەوە لەسەر مێزی قەزاوە دانیشتنەوە و گوناهباری بە دەمی خوا بێ و مافی میللەت پێشێل بکرێ. دەفەرمێ کە سەرکردە زانی هیچ ئیستفادە نیە وتی بە قامچی لێیدەن. یەکەم قارچی کە دەیاندا سبحان اللە بەر لاچاوی خۆی و لاچاویشی بۆوە. ئا لەو کاتەدا گریا. لێ پرسیارێ کردی وتی وەڵڵاهی من پێم گوناحە لە برای وەکتۆ بدەی بەڵام ناچاریان کردم باشە تا ئێستا ئەوەندە خۆڕاگر بوو بۆیە قەمچی گریای فەرموو وەڵڵە بەو قەمچە نەگریام بەڵام ئەزانم ئێرەم ناشرین بووە وەڵڵاهی خەمی دڵی دایکممە کە بمبینێ و فرمێسکم بۆ بڕێژێ وەڵڵاهی خەمی خۆم کە خەمی دڵی دایکممە کە بەو حاڵە بمبینێ دڵی خەمبار ببێ منیش ڕوحی خۆم دەستێ پێم خۆشترە نەک دایکم بە غەمباری ببینم تۆش بە منی بڵێ و بڵێ ئاوا بە دایکت بڵێ. وتی جا ئەم دوور و درێژەی بۆ چییە؟ فەرمووی بۆ ئەوەی قسەکەت دایکم وەک خۆی بێتە جێ. ئەو پێی وتم پێی بڵێ و وڵامەکەی لێ وەرگرە و بۆم بێنەوە، دەمەوێت چۆن دایکم پرسیارەکەی تۆ ئاوا لە جێ وەرم و وڵامەکەی بۆ بەنەوە. عولەمای ئیسلام ئاوا ڕێزی دایک، ئەوە ڕێزی ئافرەتە، ئەی ئەو کەسانەی کە وا داکۆکی لە مافی ئافرەت دەکەن وەرن ئەم کولتوورە بشێننەوە، ئەوجا ڕێزی ئافرەت پەیدا دەبێتەوە. بەڵێ خۆشەویستان دایکانی کورد دایکانی کورد بەڕاستی دایک بوون بەڕاستی دایکی کورد لە هەموو دایکی ڕەنگە بە سۆستر بێ ئەو جیلەی کە ئێستا باوکی و دایک ئێستا باوک و دایکی من هەموو لە قڕان ناکەم بە چی دەڵێن ئەوەی کە ئێستا ڕۆڵەت هەیە واسەرت هەیە ئێ و خۆی دەژوت هەیە و داوت هەیە ئەم جیلەی پێش ئێمە کە دایکانی ئێمە بوون بە ناڕەحەتترین شێوە ئێمەیان بەخێو کرد زەمەنێکی گرانی، زەمەنێک شیری قوتونەبوو هەمووی بە شیر لای خۆمان لە خوێندا پەروەردەکراوین و تێرکراوین، شەوان لە گەشتەیا شیر بە دیارەوە خوردوویەوە، ڕۆژانە کۆڵکێشی کردووە، نەبوونی ساڵەکانی نەوەتی بینیوە بە دیاتەوە، ئامان ئاگا لە دایک بێ، دایکی نەبووە، جلە پیسایەکەشی هەموو جارە بۆ دەستی خۆی ڕۆشتوویەوە پەڕۆیەکەی بۆ وشک کردوویەوە، دایکی ئێستا کۆر بە بەخێوکردن گەلێ ئاسان بووە، دایکانی ئێمە بە دەستی خۆیان دەستیان لەو پیسییەی پاشماوەی تۆ ناوە، پێشتان دەستەتی لێ کردووە. ئاممان ئاگای لە دایکت بێ. دایکی ئێمە ئەوەندە دڵسۆزە، خۆی مەحروم کردووە لە زۆربەی خۆشییەکان لە پێناوی ڕۆڵەکەیدا. یەک بەسەرهاتی لە کۆتاییدا بۆ ئێوە دەگێڕمەوە. یەکێک لەو ئافرەتانەی کەوا لە دەوروبەری چەمچەماڵ دەژی لە گەرمێنییەکان کە کاتی خۆیان فال کران کە بەڕاستی ئەوانە دەبێت لە مێژووی مرۆڤایەتیدا ڕێزیان لێ بگیرێت کە هەموومان قەرزاری خوێنی ئەوانین هەرچی مەسولی ئەم وڵاتەیە خوا ڕوویان ڕەشکا ڕەشتر لە لە وجدانێک کەوا ئەنفالەکان و کەسوکاری ئەنفالەکان لەبەریان کردێت چونکە خوێنی ئەوانیان بەخەدەردا چونکە لەسەر کورسی و پۆست و پلە وایە حیزبەکانیان خەریکی ئەزموونی کوردستانێک هەڵدەتەکێ نەعلەتی خوا لە کاربەدەستی دز، نەعلەتی خوا لە کاربەدەستی گەندەڵ، نەعلەتی خوا لەو کەسەی بۆ خوای بۆ کەر لە سەری ئەنفالێک ناژمێرۆ کە کەسێکی بەچارە ناکە خوایە. بەڵێ لەو کاتەدا دایکێک بۆمان دەژیارەتەوە کاتێک مامۆستایەکی ئاینی پێی دەڵێ بیستوومە تۆ خواردنی خەیارت لە خۆت حەرام کردووە. دایژان حەرامە ئەو خواردنەی خوا بۆی حەڵاڵ کردووی حەرامە لێ بخۆی. ئەڵێ ئەڵێ مامۆستا گیان لۆمە مەکەوە حەلالێ حەڵاڵێکە خوا حەڵاڵی کردە بە خوا لەلایەن حەڵاڵە بەڵام من دیمەنە لە دوماتۆ ماکراوە هەتا ماڵ ناتوانم سەیری خەیار کەمیان بیخۆم مامۆستا فەرمێ دایەکیان هۆکارەکەی چی بوو ئەڵە کاتێک ئێمە ژیرانی پیاوەکانیان نەجاکردینەوە من مناڵێکم هەموو دوو ساڵ و سێ ساڵ بوو لەو کاتەدا کەبەریانی لە لە سەلمان ئاسنجیان کردبووین هەلبەندێک بوو پاسەوانەکە لەو دیوەوە خەیاری دەخوارد خەیاری لە دەستەوە بوو ئارم کاتێکا مناڵەکەم زۆری تینوو بوو ئاویش نەبوو خەیاری ئاودایە کە ئەو خەیارە ئاوەکەی بە دەمی پیاوەکەیا لە هاتە خوارە و پاسەوانەکەدا مقابیلەکەدا داوای دەکرد دایە گیان خەیار دایە گیان خەیار بەڵام منیش نەمزانیا دوو ڕەقە شایەنی ئەوە نییە داوای لە پێوەی پارچەیە خەیار بکە دەمی ئەو مناڵەوە بۆیە پێم لە جەنگی خۆمانا مناڵەکەم دەشاردەوە زۆرم شاردەوە هەر ئاوای لێکرد دایە گیان خەیار بەڵام لەو کاتەدا هیچ چارەم نەبوو ژنێک کە لە تەنیشتەوە بوو ژنێکی خزممان، ئەویش لەو ڕاکێچی زیندە بە چاڵکردنە بەرکەوتبوو و نەعلێکی ئیسفنجی لە پێدا بوو و سەوز بوو ڕەنگەکەی. نەعلەکەی پچڕی سەرەکەی لێک دا و لوولی دا وەکوو خەرارێ. خستیە دەمی مناڵەکە و مناڵەکە خەیی بوو لە کیمانا لە هۆش بەهێز و هەر بە دەم هەنسکەوەی بوو دایەتی عە خەیار. مناڵەکەی خست خە ئەو نەعلەی خستە دەمیەوە. مناڵەکە نەعلەکەی مژی هەتا ڕۆحی دەرچوو. ئەو کوردستانە ئەو پەرلەمانە ئەو حکومەتە کەس ناز و نووکمان بەسەرا نەکا بە مژینی نەعلی ئیسفنجی ژنێکی ئەنفال لە دەمی مناڵێکی ئەنفالا پێگەیشتووە کەس کوردایەتیمان قبوڵمان نیە بەسەرا بفرۆشێتەوە هەموومان قەرزاری ئەو ڕەشوڕووتەین کە لە پێناوی ئەوەدا نەبوو بە بەعسی و نەبوو بەوەی کەوا بڵێ کورد نیم ئامادەم و ڕوحی مناڵەکەی دەرکا ئەڵێ وەڵاهی مناڵەکەیان لێ وەرگرتم وەکو مناڵانی تر فڕێیان دایە بەر دەمی سەگە ڕەشەکان و مناڵەکەیان پارچە پارچە کردم سبحان الله ئێمە خاوەنی ئەوەین حەق وایە ئەمانە یاد بکەینەوە حەق وایە ئیعلام لە جیاتی ئەم شێت و شوورەی کە دانێنە سەر تەلەفیزیۆن کەم نازانێ دەڵێ چی و بۆی دی پێشکەش دەکات با بێن باسی ئەمانە بۆ مێدەکەکەمان بکەن با دابچڵەکێین با ڕێزی دایکانمان بگرین کە بەداخەوە خەریکە ڕێزی دایک لەدەست دەچێت ئەوەندە وەکو وەفایە بۆ دایکانی ئازیز دەڵێم ئازیز هەتا دایکت ماوە هەتا ڕووی وەرنەچەرخاوە سەد جار ببە بە قوربانی پێشکەشی کە هەرچیت توانی پوڵ و پارە بۆچی باشە ئەگەر نەیدەی بە دەرمانی بە چاوی کەو بە گۆچانی گۆشت و میوە و ئاو و نانی نەکەی ئامان بە گەوجێتی و بە نەزانی منت بادەی لە فەرمانی باڵی میهرەبانی ڕاخا، با قاچی بنێتە بانی، گیانی شیرینیش پیداکەی، تەواو نابێ قەرزەکاری، شوێنی خۆتت لێ تێک نەچێ، ئەگەر شوانی، ئەگەر خانی، وای لە لای پێڵاوەکانی، بەهەشت بە ژێر پێی دایکە، مەگەر نەتبیستووە و نایزانی؟ بڵێ دایکە ئازیزەکەم. بڵێ دایکە ئازیزەکەم گەزیزەی دەم پایزەکەم پێم کیا بنێ و ڕێگام پێم کیا بنێ ڕێگام کردم دەستت دەگرم وەک چۆن وێنێ دەستت گرتم بە قۆڵ سەد جار هەوڵ دەگرم وەک بە باوەش هەوڵ گرتم خزمەتکارم وەک چۆن تۆ خزمەتت کردم ئەو کەسەی پێ ڕەو دایکی لێ ڕازی نەبێ پێغەمبەریش پێ ڕازی نیە با بزانی ئەو دارە تۆ وەچێ ئەوی نەکەی قسەی پێ ببڕی نەکەی لە ڕێ پێشی کەوی پەرۆش بە بۆ ڕۆژ و شەوی بۆ نان و جل و جێی خەوی ئەگەر کیژی ئەگەر ناوی وا نەزانی قارچ کێشی هەڵتۆقاوی نۆ مانگ بە سک هەڵگیراوی بە کسپەی ژان دانراوی بە شیری ئەو گۆشکراوی هەزاران جار داشۆراوی نەکەی پێی بڵێی ساویل کەی وەی دایە تۆ چەند داماوی ئەو داماو بێت تۆ داماوی داوەشاوی ئەو بڕەنجێت تۆ لای خوا و خەڵک بەدناوی هەر بەڵێ بەسەر چاوت بێ هەر دایە گیانی پێ بێژی گەر وا نەکەی خوا نەخواستە داخی دڵتی پێ بڕێژی باخی دینت دەسووتێنی بەخوا وەزیریش بیگێژی هەتا ماوە قوربانی بە. هەتا ماوە قوربانی بە. سەد جار باڵاگەردانی بە. خزمەتکاری ژیانی بە. نەکوو لە پاشی مردنی. نەکوو لە پاشی مردنی. شین و زاری و باس کردنی. قوربانی و حەز بۆ کردنی. هاکا قەدەر دەرفەتی لە دەست دەرکردی. لە کوڕێکا بە بێ دایکی کردی. خوا دادایەکی ماوەقەدی بزانە چونکە دوایی ئۆ بێت داد نایە داواکەن لە خۆی پەروەردگار رحم بە هەموو لایەکمان بکە رحم و میهرەبانی خۆی لە گوناحەکانمان ببورێ خوای پەروەردگار لە تەواوی شەهیدانمان لە قیامەتا بەرزتر بکە شەهیدانی هەڵبجە و شیمیایەکان و هەموو سنوورەکانی کوردستان و شەهیدانی کورد بە تێبا شەهیدانی ئەنفال و زیندە بەچاڵکراوەکان لەگەڵ شەهیدانی بەدر و حدا ئینشاءاللە لە خزمەت پێغەمبەران بۆ بکاتەوە خوای پەروەردگار هەر کەسێک کوا دڵسۆزە بە خوێنی ئەو هەموو شەهیدە بە ناحەق شەهید کراوە خوێنە ڕژاوە جەرگ سووتاوە یا ڕەبی خوایە لە کوردستانە مۆفەقی کەی هەر کەسێکی لەسەر کەل لەسەر و خوێنی شەهیدانی هەڵەبجە و کوردستان و کیمیاباران و ئەنفال خۆی و منداڵەکانی دەژێنێ وەکو زەروو خوێنمان دەمژێ